شەهرەزاد وتی کوڕانی دێو سەعدان ئاگریان کردەوە و پاڵەوانە کوژراوی بابلیان بۆ برژان بە بەرچاوی ئەو سربازانەوە کەوتە خواردنی گۆشتی برژا و داکرماندنی ئێسقانەکانی سوپاکەی شاجمک زۆر لەو دێوە شاخیە ترسان دوای کوژرانی یەک لە دوای یەکی ئەو پاڵەوانانەی ئەچوونە گۆڕەپانی ئیدی هەڵاتن ئەمجا غەریب فەرمانی دا شوێنیان بکەون بیان کوژن سوپای عەجەم و عەرەب کەوتنە ڕاونانی سوپا هەڵاتوەکە هێندەیان لێ کوشتن کە گەشتنە نزیکەی بیست هزار سەرباز سوپا بەزیوەکان گەیان دەبەر دەواازەی شاری بابل و فریا نەکەوتن دەواازەکە دابخەنەوە دێو سەعدان چەند کوژراوێکی بەرز کرد بۆ ڕایەوەشاندن سوپا بەزیوەکەی تۆقاندن ئەمجا دێوسادان پەلاماری کۆشکی شا جمکی دا، سەربازانی عەجەم و عەرەب بەدوایدا. بە شای دا کێشا و کەوت و بوورایەوە، سەربازان قۆڵبەستیان کرد و بردیان. کە کۆشکی شا گیرا خەڵکەکە کەوتنە پاڕانەوە نەیانکوژن. کە شا جمک بە ئاگا هاتەوە بە قۆڵبەستی لە بەردەم غەریب دایە، شا جمک وتی ئێستا من لە سایی تۆدام، بمپارێزە غەریب. وتی ئیسلام ببە سەلامەت ئەبی گەرنا لە دەست ئەم دێوە ڕزگارت نابێ دێوەکە نەعرەتێکی بەسەردا لێدا وتی هەر ئەم شەو ئەتبرژێنم شاجمک شایەتمانی هەنا غەریب فەرمانی دا ئازادی بکەن ئەمجا شاجمە کەوتە پەزێراییکردنی ئەو سوپامەزنە و خواردنی گەنجینەکانی هەموو هێنایە دەرەوە و خواردنی سوپای ئامادەکرد ئەم جاوتاری بۆ هاوڵاتیانی خوێندەوە و داوای لێکردن ئیسلام ببن خەڵکەکەش مسلمان بوون. ئەو سوپا مەزنە سەفەرەکەی کرد بەرەو کوفە لە ڕێگە گەشتنە شارێکی خۆش ناوی میافارقین بوو کە چوونە شارەوە چۆڵ و هۆڵ بوو تومەز بیستبیان ئەو سوپا هێندە ئازان چیان بەسەر شاری بابل هێناوە خەڵکەکە هەڵات بوون خۆیان گەیاند بۆ شاری کوفە و پەنان بردووە بەر شاعجیب پاشایش کەوتبووە خۆی و سوپای ئامادەی جەنگ کردبوو کە سوپاکەی سەرژمێری کردبوو سی هزار جەنگاوەری سوارە بوون دە هەزاری پیادەش، لە هاڵاتوان و هاوڵاتیانی شاری کوفەیش پەنجا هەزار جەنگاوەری سوارە و پیادە بوون. ئەمجا ئەم سوپایی دایە پێش و پێنج ڕۆژ بەڕێوە بوون تاکو گەشتنە شاری موسڵ. بۆی دەرکەوت سوپای براکەی لە دەوروبەری موسڵ سەربازگەیان پێکەوە ناوە و لایان داوە. ئەمیش لە بەرامبەریاندا ڕەشماڵ و دەواریان هەڵدا. غەریب نامەیەکی نووسی، ئەمجا بە دەوروبەرەکەی وت، کێ ئەم نامەیەم ئەگەێنێتە دەستی عەجیب؟ سەهیم لەیلی برای وتی، من ئەتوانم نامەکەت بگەێنم، وەڵامەکەت بۆ بێنمەوە. سوار بوو ڕۆیشت و چووە بەردەم سەربازگەی عەجیب، هاواری کرد، نامەم هێناوە بۆ عەجیب پاشا. کە پاشا ئەمەی بیست وتی بیهێنن با بێت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی کە سەهیمیان بردە بەردەم شا عەجیب لە دەوارەکاندا وەستا بوو سەهیم بە سواری ئەسپەکەیەوە بپرسی لە کوێوە هاتوویت سەهیم وتی لە لای غەریبەوە هاتووم سەرۆکی سوپای عەجەم و دەیلەم و عەرەب نامەکەی لێوەرگرت کە خوێندیەوە نووسرا بوو بسم الله الرحمن الرحیم سڵاو لە خەلیل و ئیبراهیم کە ئەم نامەیەت پێگەشت ئەکەویتە یەکتاپەرستی پاشای ئاسمان و زەوی بەهێز و توانا و قەوی شایەتمانی خۆت ئەڵیت بتپەرستی لا ئەنیت گەر بڕواتێنا ئیسلام بوویت ئەوا براکەی جارانیت چاو ئەپۆشم لە کوشتنی دایک و باوکم بەدەستت ئەگەر نا ئەوا لە ملت ئەدەم و وڵاتت کاولەکەم والسلام على من اتبع الهدى کە عجیب ئەمەی خوێندەوە هێندە تووڕە بوو نامەکەی دڕان سەهیم زۆر توڕە بوو هاواری کرد، دەستت بشکێ. پیاوانی عەجیب پەلاماریان داوی شمشێری لێ ڕاکێشان. پەنجا سواری کوشت. هەڵات و گەیشتەوە لای غەریبی برای. کە براکەی لێی پرسی بۆچی ئاوە هەموو گیانت خوێنە، بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە. غەریب هاواری کرد، اللە اکبر، ئادەی شەیپووری جەنگ لێ بدەن، هەڵمەت بەرن. پەلاماریان دان. ئای لە بریسکەی شمشێر، هەڵمەتی ئازا و شێر، پەلاماری بوێران. هەر خلیسکانی پیان کەوتن و لە زین گلان، هەڵمەتی لە پڕتاو بوو، ناڵەی سوارەی گلاو بوو. ئەو ڕۆژە تا تاریکی شەو داهات، ئەمجا جەنگ کۆتایی هات. تەپڵی جیابوونەوەی هەر دوو سوپاکە لێدرا. جەنگاوەران چوونەوە دەواران. ڕۆژی دواتر کە خۆر کەوت هێرش و پەلامار بوو. قەسابی و کوشتار بوو. یەکەم کەس سەهیملەیل بوو. بە بڕوا و بە هەستەوە دوو شمشێر بە دەستەوە نەعرەتەی لێدا. کێ بۆم دێتە پێشەوە مەرد بێت و نەکشێتەوە سوارێک هات زۆر ئازا چاوانی خوێنی تێزا سەهیم لەیل هەرزوو پاڵەوانەی کوشت دووەم هات سێم و چوارم بەڵام بێسوود بوو کوژران لە گۆڕەپان ڕاکێشران شەڕی بەرامبەرێن سەرومڕ بوو تاکو نیوەڕۆ سەهیم لەیل دوو سەد سوارەی دوژمنی لە گۆڕەپاندا خست، ئەمجا تێکڕژان، جەنگ تاکوو ئێوارە درێژەی کێشا، شەیپووری وەستاندنی جەنگ لێدرا، جەنگاوەرەکان بەرەو سەربازگەی خۆیان بوونەوە، ئەو شەوە جەنگاوەرانی هەردوولا زۆر ماندوو بوون، لاڵ و پاڵ لە ڕەشماڵ و دەوارەکانیاندا لێی پاڵکەوتن، بەیانی کە خۆر هەڵات، سوپا لە چەند ڕیزی دوور و درێژدا ڕیزبوون، سەهیم بە سواری ئەسپەکەیەوە هاتووەچوو، چاوەڕێی هاتنە دەرەوەی غەریبی برای بوو کە بە غار بێت وەکو جاران پێش سوپا بکەوێت و جەنگ دەست پێ بکەنەوە بەڵام غەریب هەر نەهات بۆیە بە غار هاتە بەر ڕەشماڵەکەی و لە پاسەوانانی پرسی وتیان گەورەم بێ ئاگاین چوونە ژوورەوە ڕەنگیان هەڵبزڕکابوو بە ترسەوە پێیان وت لە ناو ڕەشماڵەکەدا نەماوە بۆی گەڕان بێ سوود بوو. تومەس لەلایەن پیاوێکی شا عەجیبی برایەوە فرێنراوە. شا عەجیب ئەو پیاوە زیرەکە فێڵاویە بانگکاتوەڵێت، ئەی سەیار تۆ بۆ ڕۆژێکی وا نەبێت بۆچی باشیت؟ ئەمجا پێی ئەڵێ دەمەوێت بەوریاییەکەی خۆ دەرەم شەو و غەریبی برام بۆ بدزیت. کە هێنات چیت لەم دنیادا بوێت بۆت جێبەجێکەم سیاری ژەڵێ بە چاوان بەو شەوە بە دزەکردن بێدەنگ بێەوەی کەس ئاگای لێبێ خۆی ئەکا بە ڕەشماڵەکەی غەریبدا لێی دانیشێت چاوەرەی غەریب ئەکا کە خەبەری ببێتەوە دوای کەمێ غەریب بە ئاگا دێتەوە داوای ئاوەکە سیاریش پێشەوەی گۆزاوەکەی بداتێ کڵۆیەک بنجەکاتە ناویەوە ئەمجا ئەیداتە دەستی غەریب کە خەواڵوە بێ لێ وەرەگرێت و ئاوەکە خواتەوە دوای کەمێک لە هۆش خۆی چێت سیار جاجمێکی بۆ ڕاخە غەریبی تێکات و ئەی پێچێتەوە ئەیدا بەشانی دا و ڕەشماڵی عجیب خۆت بگرە و هاتم ڕەشماڵەکانیش بەهۆی جەنگەکەەوە زۆر لێکە و دوور نەبوون جاجمە لول کراوەکە خاتە بەردەستی عجیب وەڵێ ئەوەش براکەت ئەمجا جاج مالول کراوی بۆ کاتەوە غەریب بە قۆڵبەست کراوی ڕاکشاوە بەم کەین و بەینە غەریب بە ئاگا دێتەوە سەیرەکە ئێرە ڕەشماڵەکەی خۆی نییە کە ورتر سەرنجەدا عەجیبی برای بە ژوور سەریەوەیە ئەمجا عەجیب ئەشیڕێنێ بەسەریدا ئەوە سەگە پیس هاتوویت تۆڵەی دایک و باوکت بکەیتەوە ئەمجا بە سیاری وت بتەکان پشت و پەنات بن دەستت خۆش بێ ئەمەد بۆ من هێناوە شەهرەزاد و تیکە خۆر هەڵات وەزیران لە ڕەشماڵی شاعجیبدا کۆبوونەوە عجیبیش ئەیشی ڕاند و هاواری کرد ئەو شم شێرم بۆ بێنن با هەر لێرەدا سەری لە لەشی جیاب بکەمەوە وەزیرێکیان کە بە نهێنی ئیسلام ببوو کڕنوشی بۆ برد وتی گەورەم پەلە مەکە لە کوشتنی ئێستا ئێمە لە جەنگداین لەگەڵ لەشکری ئەم برایەت نەبادا لەشکرمان شکست بێنێ ئەم برایەت کایی پێکرێ لەگەڵ دوژمنەکەماندا جارێ با بمێنێ شا عەجیب بیرۆکەکەی بە باش زانی وتی بڕۆن لە بەندیخانەی تون بکەن هەزار پاسەوانی بۆ دابنێن نەبادا دوژمنان بێن و ڕزگاری بکەن لەولایشەوە کە دێو سەعدان بەمەی زانی نەڕاندی ئادەی پاڵەوانان خۆتان ببەستن پەلامار بدەن ئەو سوپا مەزنە ئەو هەموو چەک و توانایە وەکو ڕانی بێشوانیان لێ هاتبوو ئەمجا دێوی شاخ چووە گۆڕەپان ئەیشیڕان چێ ئەوێرێ شەڕ بە من بگێڕێ ئەوەی بم ناسێ هەڵدێ ئەوەش نامناسێ من دێوی شاخم بە هەیبەت و بۆشناخم کۆیلەی شاغەریبم وەرن بتپەرستان پاڵەوانێک چووە بەرامبەری هەر خێرا کوژرا و سەری پەڕیەم جا دێوی شاخ هاواری کرد کوان کوڕە پاڵەوانەکانم هەر لەم گۆڕەپانەدا ئاگر بکەنەوە ئەم ئادەمی زادە کوژراون بۆ ببژێنن ئەوانیش داریان بردە گۆڕەپان ئاگریان بۆ کردەوە کە پاڵەوانە کوژراویان بۆ برژان لە بەرچاوی دژنان کەوتە خواردنی گۆشتی برژا و داکرماندنی ئێسقانەکانی جەنگاوەرانی شعجیب زۆر ترسان بۆیە شعجیب فەرمانی دا ئادەی کوڕینە پەلاماری بدەن ئیدی بە سەدان کەوتنە لێدانی لە چوار لاوە دێو سەعدان بریندار بوو خۆی بۆ ڕانەگیرا و کەوتە دەست دوژمنان خێرا قۆڵبەستیان کرد و بۆ زیندانەکەی غەریب بە کێشیان کرد کە غەریب دێو سەعدانی بەدیلی بینی وتی لا حەولە وەلا قوەتە ئیلا ئەمجا پرسی سەعدان ئەمە چی بوو بەسەرمان هات دێوی شاغوتی گەورەم قەزا و قەدەری خوایە دۆڕاندنیشی تایە غەریبوتی ڕازەکەی سەعدان ئەو شەوە عەجیب شا زۆر دڵخۆش بوو بە لەشکرەکەی خۆی وت سبەینێ خۆتان ئامادەی جەنگ بکەن ئەبێت کارێکیان پێ بکەین کەسیان بە زیندووی نەهێڵین لەو لایشەوە سوپای ئیسلام خەمی تێکشکاندنی خۆیان خوارد سەهیملەیل دڵیەدانەوە ئەیوت بەری تەنگانە کورتە خوا یارمەتی دەرە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی شەش سەد و چل. سەهیم گەڕا تاکو دەوارەکەی شا عەجیبی دۆزیەوە ئەمجا خۆی کرد بە ژووردا و خۆی گەیاندە شا و وەزیرانی و کەوتە مۆم داگیرساندن هەر مۆمێکی دابگیرساندایە کڵۆیەک بەنجی ئەکردە ناو گڕەکەوە بەنجەکەش بە هەڵمژین ئەمجا ئەو دەوارەی جێهێشت ئەمجا گەڕا گەڕا تاکو ئەو دەوارەشی دۆزیەوە کە براکەی و دێوسادانی لێبەن کرابوو دارێکی بەدەستەوە گرت و بە مەشخەڵی تر دایگیرسان چەند کڵۆبەنجی خستە ناو ئاگرەکەوە لە دەرەوە بە چواردەوری دەوارەکەدا سوڕایەوە تاکو و دووکەڵ بە نێو پاسەوانانی دیلەکاندا بڵاو بووە هەمویان بەنج بوون و لاڵ و پاڵ لی کەوتن ئەمجا خۆی کرد بە دەواری زیندانەکەدا و دەستی دێوسعدانی کردەوە دواتر دەستی غەریبیشی کردەوە و ئازادی کردن ئەمجا نیازیان بوو بە دزیەوە ڕابکەن بەڵام سەهیم باین کردن و بە ئیشارەت شوێنی خۆی خستن ئەمجا جاجمێک هێنا و لە نێو وەزیرە بوراوەکاندا عەجیب شای تێکرد و لولی کرد و دای بە شانی دێو سەعداندا لەگەڵ خۆیان بردیان و گەڕانەوە سەربازگەی خۆیان. ئەوان لەم خۆش ڕزگاربوونەیاندا بوون، دەستخۆشیان لە سەهیم لەیلی برای غەریب کرد، هێندەیان زانی بانگ و سەلای اللە و اکبریان بوو، زرنگەی شەڕەشیر بوو، نەعرەتەی پەلاماردان بوو، غەریب چەند کەسێکی نارد تاکو هەواڵ بزانن، دوای کەمێک هاتنەوە وتیان قوربان مامەت بە بیست هەزار سەربازەوە هێرشی هێنا و سوێندی خواردووە تاکو برازاکەی لە چنگی عەجیب شا دەرنەهێنێت نەگەڕێتەوە، غەریب کەمەی بیست هاواری کرد ئادەی سەربازانی ئیسلام پەلامار بدەن با هێرشی مامم تۆکمە بکەین، ئەمجا سوارانی موسڵمانان هێرشیان برد، سوپای عەجیبیان ڕاونا پەنجا هەزاریان لێ کوشتن سی هەزاریشیان لێ بەدیل گرتن ئەمجا غەریب بەو شەوە دامغی دۆزیەوە باوەشیان بەیەکدا کرد و غەریب سوپاسی مامەی کرد مامێشی وتی کوڕەکەم با هەوڵ بدەین عجیب دیل بکەین نەهێڵین هەڵبێت غەریبوتی مامە گیان خەمت نەبێ لای خۆمە و وەکو سەک زنجیرم کردووە ئەمجا پێکەوە گەڕانەوە نێو ڕەشماڵی غەریب ئەو ناوە هەموو گەڕان عجیب دیار نەما بوو تومەس لە گەرمەی ئەو ڕاونان و شکاندنەی لەشکری عەجیبدا سەیار ئەو پیاوەی کاتی خۆی غەریبی فڕاند و بردی خۆی مەڵاس داوە هەلی چۆڵبوونی دەوروبەری قۆستۆتە و عەجیبی داوە بە کۆڵیدا و فڕاندوێتی لە سەربازگەی دوور خستۆتەوە عەجیبی بردۆتە سەر کانی و ئاوێک ئەمجا دەم و چاویشتووە عەجیب سەیرەکە سەیاری بە دواوەیە زۆر سوپاسیەکام جاڵێ برسیمە ئەویش ئەچێ باڵندەیەکی بۆ ڕاوەکە ئەمجا بۆی ئەبرژێنێ دەرخواردی ئەدا لاوی کانیەکەش ئەخواتەوە ئەمجا تۆزێک توانای وەبەردێتەوە ئەمجا ئەو ناوە ئەگەڕێت و لەو ڕەشماڵە دەشتەکیانە دوو ئەسب ئەدزێ خۆی و عجیب سواریانە بن ڕوو ئەکەنە شاری کوفە ئەم جاوەزیران ئەچن بەرەو پیری و ئەیبەنەوە ئەم جا پزیشکان کۆبنەوە عجیب پێیان ئەڵێ دەمەوێت لە ماوەی کەمتر لە دە ڕۆژدا برینەکانم چاک ببێتەوە پزیشکان پەیمانیان پێدا ئەمجا فەرمانی بە گەورە وەزیری دا کە نامە بنووسێ بۆ هەموو هەرێمەکان داوایان لێ بکا سوپاکانیان ئامادەی جەنگ بکەن و بیان نێرن وەزیریش بیست و یەک نامەی نووسی و هەریەکە و ڕەوانەی هەرێمێکی کرد کە سوپاکانیان پڕچەک بکەن و بیان گەێنە شاری کوفە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو ئەو دەوروبەرە بگەڕێم بۆی بەڵام هەر بە دەستی خاڵی گەڕانەوە ئەمجا کەوتە هەواڵ پرسینی سەهیمی برای ئەویش دیار نەبوو بۆیە کەوتە خەم خواردنی ئەویش بە خۆی وت ئەترسم توشی شتێک ببێ دوای کەمێک شۆڕە سوارێک بەرەو ڕووی هات دابەزی و خودە و ڕووپۆشی لادا غەریب باوەشی پێدا کرد یەکتریان ماچ کرد ئەمجا پرسی سەهیم ئەوە لە کوێ بوویت ئەویش وتی چوومە شاری کوفە سەیرەکەم ئەو عجیبە خوێڕێ خۆی گەیاندووەتە کوفە نامی نردووە بۆ هەموو هەرێمەکان کەوا لەشکریان ئامادەی جەنگی ئێمە بکەن پزیشکانیش سەروەرن لە تیمارکردنیدا غەریب کە ئەم زانیارێنی بیست فەرمانی دا سوپا بەرەو شاری کوفە سەفەر بکەن شەو سوپای غەریب گەیشت ڕەشماڵ و دەواریان هەڵدا سەربازگە و شوێنی پشودان ئامادەکرا ئەو شەوە ماندوێتیان دەرچوو کە خۆرهەڵات ڕووناک بۆ وڵات یەکەم کەس کە بۆ گۆڕەپان هات دامەغی مامی غەریب بوو ئەو پاڵەوانە هاواری کرد من برای کەمەندەرم کێ دێتە بەرامبەرم ئەمجا دوو شمشێر بەدەستەوە دووڕم بە دوو لای ئەسپەوە کە سوپای دژمن ئەو پاڵەوانیان بینی سەریان سوڕما پاڵەوانێکی گاور بۆی هاتە گۆڕەپان بێدەنگ هێرشی وەبرد بەڵام دامەق شمشێرێکی لە سنگیدا لە شانێ و دەرچوو کەوت و مرد دووەم و سێم و تاکو ئێوارە حەفتا و سێ پاڵەوانی لێ بە دۆزەخ شاد کرد ئەمجا شاعجی پاواری کرد گەر بەم شێوەی پاڵەوانانم بجەنگن هیچمان بۆ ناکرێ ئادەی هەموو پەلامار بدەن هەردوو سپا تێک ڕژان بووە هاوار و قیژە شەڕی دەستە و یەخە بوو بە سەدان لە زەویدا کەوتبوون جەنگ درێژەی کێشا تاوەکو و تاریک داهات کە ڕەنای وەستاندنی جەنگ لێدرا بەڵام غەریب کۆڵی نەدا پەلاماری دان چەندین کەللە و سەرپەڕین چەندین پاڵەوان بەزین تاک و ڕۆژ بۆوە، جەنگ بەردەوام هەڵمەت و غارغارێن بوو، هاوار و شەڕە جوێن بوو، ڕەم و شمشێر بە خوێن بوو، نزیکەی بیست هەزار سەربازی شاعجیب دیل کران. ئەمجا غەریب چووە ناو شاری کوفەوە، فەرمانی دا جاڕچی جاڕ بدەن لە شارا هەر کەس لە گەورە و بچووک ژن و پیاو ئیسلام بوو، شایەتمانی هێنا کە خوا تاک و تەنیایە توانای هەردوو دنیایە، ئیبراهیم پێغەمبەرە نوێنەر و ڕزگارکەرە، ئەوا ژیانی پارێزراوە، ئازادە و بێ خەم ماوە، ئیدی خەڵکەکە ڕژانە سەر شەقامەکان دەستە دەستە ئیسلامە بوون، بێ خەم و ئارامە بوون. خۆشی چوە سەر کورسی حوکمڕانی عەجیبی برای، چەندین سیخوڕی بە شاری کوفە و دەوروبەردا بڵاو کردەوە، بەڵکو هەواڵی عەجیبی بۆ بێننەوە، شوێنی مرداس بزانن. غەریب ناردی سەهیمی برای هات، پێی وت، ئەڵێن مرداس و خاو و خێزان و هەندێک نزیکانی چوونەتە چیای سوور، بڕێک سوارە بەرە بەڵکو باوکت بدۆزیتەوە سەهیم لەگەڵ چەند سوارە کەوتنە ڕێ بەرەو چیای سور ئەو ناوەیان پشکنی بێسود بوو دواتر پیرەمێردێکی بینی هەواڵی مرداسی لێپرسی پیرەمێرد وتی ئەو چەند خێزانە ڕێویان کرد لێرە نەماون ناچار سەهیم و سوارەکانی گەڕانەوە غەریب زۆری پێناخۆش بوو ئەمجا کەوتە بەخشینەوەی پارە و سامان بەسەر هەژاراندا